وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ کە سواڵکەرێکیش هات داوای شتێکی لێ کردی لێی توڕە مەبە و دەست مەنێ بە ڕوویەوە. وَأَمَّا بِنِعْمَتِ رَبِّکَ فَحَدِّثْ. باسی ئەو نیعمەتانەی خوایش بۆ خەڵک بگێڕەوە کە داونی پێت، کە باشترین جۆری ئەو باسی نیعمەتی خوا گێڕانەوەیەش بە کردەوە ئەوەیە بەشی هەژاران و دەستکورتانی لێ بدەی.